بەڵام خۆشەویستی هەموانی لە ژێر چەتری خۆی کۆکردبۆوە، بەڵام هاتنی پیاوە ڕەشەکە بۆ ئەم گوندە گرفتی ماڵی ڕۆبێرتۆی زیاد کرد، بە تایبەتی دوای ئەوەی ئەم پیاوە شەڕویستە کێڵگەکەی ڕۆبێرتۆی سوتان بۆ ئەوەی ڕۆمیۆ بۆ خۆی ببات دەبێ چی ڕووبدات با پێکەوە سەیر بکەین. ئاگرەکە بەردەوام بوو تاوەکو هەموو سەوزایی و دار و بەرهەمێکی ئەم کێڵگەی سووتان، ئەم کێڵگەیەش دوا ئاواتی خێزانی ڕۆبێرتۆ بوو، ئێستاش ئەبێ سەرەنجامی ناخۆشی ژیانی ئەم خێزانە بەرەو کوێ بڕوات؟ ڕۆبێرتۆ، ئایا سەر هێشتا هەرژان دەکات؟ نەخێر ئێستا باشم. سوپاس بۆ خوا کە تۆ سەلامەتیت. باشە ئێستا لەمەودوا چی بکەین جێسیکا؟ هەموو ئەو بەرهەمەی لە مێژ بوو چاوەڕێ بوون لە دەستمان چوو. بەرهەمەکانی هەموو لە ناوچوو ئێستاش واگەن پەشامیەکەی هەموو سووتا دوویی ئەو کاری ئەنجام داوی ئەوەی ئەو ئیشێکردە کابراایکی زۆر زاڵم و نەخواانە ترزووە دەناکو ئیشە خراپەی دەکا لەگەڵ خۆیدا بیباتە شاری. باشە دەبێ ڕۆبێرتۆ ڕازی بی؟ زیاتر مامە باس بکە. ئی تخوا ئەرێ وەڵا. دە تخوا پێم برێ ڕۆمیۆ هەستت بە چی کرد ئەتوو لە ناو ئاگرەکە ها؟ گوێم لە دەنگی ئاگرەکە بوو کە گورج و گیایەکانی دەخوارد. ئەی تۆ نەترسای؟ ها ترسای؟ بەڵێ تۆزێ. ئەم کارلێزانەشی ڕزگار کرد واللە ڕاستە جوانە. تۆ زۆر ئازای ڕۆمیۆ. وەڵا من لە شوێنی تۆبام قەت خۆم توشی ئەو کارە خراپانە دەکرد. ڤە تۆ چی زاپ یە کوا قسکەی باشە؟ چەوە دە چ گووت؟ با ڤە تاا گووتیت ڤە تۆ چی زاپ یە کوا قسکەی؟ تا خێرە ما تا هۆش خونی نە خوش تڤ یە من. ئاا. تۆ برایش هە میا ماستری. ڤە جا گەر تۆ شڵێت خڕاپ کەی دەی برایت تا ژی تۆڤ تا کەن. ئاا خوش تڤ یەت من ما ئەگەر هین چنە نۆڤ زە ڤێ هین من سانن پا قش کەن. ئاا ئاا ئاا دە باشە پا ئە مە ئە چ چووم. ڕۆمیۆ. بەڵێ دەڵێن پیاوە قەڵەڕەشەکە بە کرێ دەیبات بۆ شار. ئۆ بۆیە خەڵکی لادێکە لە ناو خۆیان ئەم قۆم و قۆیان بوو ئەم هەواڵەیان دەزانی. نا نا من باوەڕ ناکەم ڕۆبەرتۆ بەم سانایە واز لە منداڵی خۆی بێنێت. بێگومان دەستبەرداری ماڵی خۆی نابێ. من باسی یەکێک لە جمکەکانم نەکردووە تەنها مەبەستم ڕۆمیۆیە. بەڕاستی شتێکی ناخۆشە. مەبەستت چیە؟ ئەی ڕۆمیۆ کوڕی ئەو نیە؟ نەخێر کوڕی نیە ئەم نهێنیە کە تەنها چەند کەسێک کەیزانێ تکایە باسی مەکە لای کەس. دەمەوێت قسە لەگەڵ بکەم. بەڵێ ئەمە ڕاستیەکەیەتی باوکی ڕۆمێ لە جەنگەکە کوژرا پاشان ڕۆبێرتۆ جێسیکای مارە کردەوە ئینجا جمگەکەیان بوو نا نا درۆ دەکەن ڕۆمیۆ نا باوکە ڕۆمیۆ ڕاوەستە ڕۆمیۆ تۆ مناڵی منی هەرگیز وانیە نا باوکە. سارا سارا. خاڵۆ ژن ئایا ڕاستە پیاوە ڕەشەکە ڕۆمیۆ دەبا. مەبەستت چیە ئەی ڕۆمیۆ کوڕی ئەو نیە؟ نەخێر کوڕی نیە ئەم میهێنیکە تەنها چەند کەسی خێزانێ تکایە باسی مەکە لایکۆس باوکی ڕۆمیۆ لە جەنکی گەورەدا کوژراوە. تکایە. ڕۆنێ گیان کات زۆر درەنگە. بەڵام وا بە دلی مات ئاشکرا بوو دا ئایا پیاو قلە ڕشەکە دەم بات هاتومە سی هەزارت بدەمێ بەرامبەر بۆی مناڵەکەتم بدەیتێ و بیبەم بۆ شاری میلانۆ بۆ ئەوەی لە دووکەڵکێش پاک کردنەوە کار بکات ئەوەش کارێکی گران نییە. لەوێ دەمێنێتەوە تا هاتنی بەهار. دوای ئەوە هەر خۆم بۆتان دەگەڕێنمەوە. ڕۆمیۆ گیان گوێم لێ بگرە کاتێ باوکت وەفاتی کرد تەمەنی تۆ تەنها دە ڕۆژ بوو دوای دوو ساڵ شوم بە ڕۆبێرتۆ کرد ڕۆمیۆ گیان ڕۆبەرتۆ پەیمانی پێدام کە پێی زۆر خۆش بوێت و هەمیشە وەک ماڵێکی خۆی مامەڵەت لەگەڵدا بکات. بەڵێ، پەیمانەکەشی بەجێ گەیاند. جێسیکا، ئایا تۆ وا تێدەگەی کە ڕۆمیۆ منی خۆش بوێ؟ بابا! ها، جوانە! ئەو خۆ بە بابا بانگم دەکا. جێسیکە من هەرچم لە توانە داوێ بۆ دڵخۆشکردنی ڕۆمیۆ دەیکەم ڕۆبێرتۆ تۆ زۆر باشی زۆر سپاس دەی کەواتە باش خۆت بگرە. لەم زستانەیا زۆر نەخۆش کەوتی توشی ئاوسانی سم بووی ڕۆژ لە دوای ڕۆژیش بارت خراپتر ئەبوو هیچمان پێ نەمابوو وامان ئەزانی چارەسەرت نیە بەڵام ڕۆبێرتۆ ڕازی نەدەبوو. نا ئەوە ڕاست نیە. ڕۆبێرتۆ بۆ ساتێکیش خەوی لێ نەئەکەوت هەمیشە چاودێری تۆیەکرد. خوایە گیان بە میهرەبانی خۆت لێ دەپاڕێمەوە کوڕە شیرنەکەی خۆم ڕزگار بکەی. ڕۆبێرتۆ چوو لە شار پزیشکی هێنا، چەندین شەو نەدەخەوت تاوەکو لە کاتی خۆیدا دەرمانێک پێ بدات و هەردەم لە خوای گەورە دەپاڕایەوە کە شیفای بۆ بنێرێ. باوەڕی ڕۆبێرتۆ زۆر بەهێز بوو، تاوەکو ئێمەشی وەکو خۆی لێ کرد کەوا ببینە خاوەن باوەڕێکی بەهێز. تا ڕۆژێک لە ڕۆژان. چاک بوویتەوە بەڵێ سپاس بۆخوا دڵخۆشی ڕۆبێرتۆ بە چاکبوونەوەی تۆ هەرگیز لەبیر ناکرێت. ئەمە ڕاستی بەسەرهاتەکەیە، ڕۆبەرتۆ هەردەم ئەشکەنجەی کێشاوە بۆ جوان پەروەردەکردنت و زۆر خۆشی ئەویستی، بە هیچ شتێک ڕەزیلی بەرامبەرت نەدەکرد و دەبێ خۆشت هەست بەمە کردبێت. منیش خۆشم ئەوێ. ئا خۆ ئەوە ڕۆژیش هەڵهات ئێمە هەر لێراین. وەڵا ڕاست دەکەی. ڕۆمی گیان ئێستا باوکت چاوەڕێمان ئەکات وەرە با بڕۆینەوە ماڵەوە کوڕی خۆم. زۆر بیری ئەکەم. تخوا بەڕاستە؟ من هەرگیز ڕۆمێت بە کرێ نادەمێ جارش لۆ قسان نێ ئێرە من هەرگیز دەست هەڵناگرم لەم نێزیکانە زۆر پێویستی بە پارە دەبێت لەو کاتەش ئەبێ بۆچوونی خۆت بگۆڕی بە پێی خۆت بیت بۆ لام ئەو کاتەش داوای پارەم لێ بکەین پیاوە ڕەشەکە تۆ خەیاڵت خاوە ڕۆمێ کوڕی خۆمە من هەرگیز دەست لێ بەردادەم